لە کوێ دایدەنێم لەسەر زەوی چی خەلیفەیەک ئەی یەخلوف بعضهم بعضا ینی مرۆڤ دروست دەکەم لەسەر زەوی بژین کە بە دوای یەکدا بێن هەرجی لێک دەڕوا جی لێکی تر دێتە شوێنی یاخود ئەو خەلیفەیە کە ئادەمە لە دوای زیندەوەرێکی تر هاتن لە دوای دیڕوحی تر هاتن کە جنۆکە بوون جن و نەبێ جن نەمابێت بەڵام جن لە پێش بوون ئەوان بە دوایدا هات ئێستا وتم دیقەت بدەنە وشەی فی الأرضی تازە پەروەردگارمان خەبەر دەداتە فریشتە کە ئەو ئادەم دەکا بە خەلیفە و لەسەر زەوی خەلیفە بێت ئێجارێ ئادەم دروستیش نەکراوە لە ناو بەهشتیش دانەنراوە و ئیبلیسیش هەڵنەگەڕاوەتەوە و دوژمنایەتیش دەستی پێ نەکردووە و ئەمریش بە ئادەم نەکراوە لەم درەختە بخوا و سەرپێچی بکا و سەرپێچەکە بێتە هۆی ئەوەی لە بەهەش دایگرێت و دەری کاتە دەرەوە بۆ سەر زەوی بڕوە مسبقا خی گەورە دەزانێت ئادەم دەچێتە کوێ ئینی جاعلم في الأرض خەلیفە من دامناوە لەسەر زەوی خەلیفەیەک پەرۆدگار ئەمریش بە ئادەم دەکا کە لەو درەختە نەخوات بەڵام دەرزانێکە لێشی دەخوات و بە سەبەبی لێ خواردنی و سەرپێچیەکەش دەچێتە خوارەوە دەچێتە دەرەوە لە دۆزەخ لە بەهشت بۆ سەرزەوی قال و فریشتەکان کە ئەم هەواڵەی پەروەردگاریان بیست پرسیاری حکمەتیان کرد ئەی پەروەردگارمان حیکمەت چییە لە دروستکردنی مرۆڤ لە کاتێکدا تۆ شایستەی ئەوەی بەردەوام بە پاک ڕابگیریت بە پاک سیرت بکرێت شەریکت بۆ دانەنرێ سەر پێچی فەرمانت نەکرێ بە گەورەدا بنرێیت کە ئێمە بم ئەلکە هەڵدەستین بەڵام ئەو مرۆڤەی کە تۆ دروستی دەکەی بم شێوازە نییە خراپە بڵاو دەکەنەوە لە زەویدا و هەیانەکە ملکەچی فەرمانی تۆ نییە سوپاسی نعمەتی تۆ ناکات دانەوێت لە حکمەتەکە بگەن نەک ئاعتێڕاڵ و ڕەخنە بگرن بۆیە دوو جۆر سوال هەیە براکانم ئیسیفهامی ئیسترشاد استفهامی عناد و انکار کەسانێک هەیە دێ پرسیارت لێ دەکات دەڵێت من لە شتێک حاڵی نیم دەمەوێت تێی بکەم فعلەن مەبەستیشی تێگەیشتنە ئاساییە ئەوە پێویستە مفتی گوێی بۆ بگرێت مادام دەیەوێت تێبگە ئاساییە فەرم و پرسیارەکە بکە هەمان پرسیار کەسێکی تربیکە دەڵێی هەڵسە لێرە بڕۆ دوورکەوە جاریشتر ئەم پرسیارت لێ نەبیست چکە بۆ دەردەکەوێت کەسی یەکەم مستەفیم و مستەڕشیدە دەوێت تێبگە لێ حاڵی نییە بەڵام کەسی دووەم نا معانیدە مەبەستی تێگەیشتن نییە مەبەستی ئەوەیە کە ڕەخنە لە تۆ بگرێت کە تەعنە لە تۆ بدات کە خراپە بڵاو دەکاتەوە لە زەویدا جا ئیفساد وەکو لە دەرسی ڕابردوودا باسمان کرد کفر جۆرێکە لە ئیفساد و شرک ئیفسادە معصیت و تاوان ئیفسادە نفاق هەر ئیفساد و خراپەکاریە بدعا هەر فەسادی و خراپەکاری بڵاوکردنەوەی لە زەوی وتیان تۆ کەسێک دادنەی ئەی پەروەردگارمان کە خراپەکاری لە زەویدا بڵاو دەکاتەوە ئێمەی فریشتە ناچین خراپە بڵاوکەینەوە لە زەویدا و ناچین خوێن ڕێژی بکەین بەڵکو بە عکسەوە نوسبح و بحەمدیکە ئێمە تۆ بە منەزەه و بە پاک بە بەرز و بە دوور لە شەریک و هاوڵدا دەنین لە عیب و نقصان دادەنین کەواتە کەئەنەما فریشتە دەیانەوێت یعنی ئەم فەضلە بۆ ئەوان بێت پێیان خۆشە هەموو کەس پێی خۆشە خی پەرۆتگار ڕێزی لێ بنێت زیاتر لە غیری خۆی من شتانێک دەزانم کە ئێوە نایزانن پەروەردگار دەزانێت کە حکمتێکی زۆر گەورە لە دروستکردنی ئادەم و ذریەتی ئادەم هەیە لە ئادەم و ذریەتەکەیەوە پێغمبەران ئەلەمبیا ئەوە ڕسول دەردەچن واتە پەیدا دەبن لە ئادا لە ذریەتی ئادەمەکە ئەولیا و صالحین پەیدا دەبن علماء و دعاتی توحید پیدا دەبێت عابدی صالح و ذاکر بۆ خی گەورە پیدا دەبێت و هەر بەهۆی خەلقی ئادەم و ذریەتی ئادەمیشە نەفسە پیسەکەی شەیطان کەشف دەبێت کە خۆی شاردۆتەوە ئێستا ناخی چۆنە دەردەکەوێت چونکە ئینسانی حاسد لە کاتی شێنەییدا دەرناکەوێ لە کاتی وجودی ندێک ئەو کاتە ناخی خۆی دەردەخات و دەری دەبڕێت کە چییە و هەروەها ئەهلی سەڵاح و کەسانی باش و کەسانی خراپیش لێک جا دەبنەوە خی گەورە حکمەتی زۆرە ڕێزێکی وا لە ئادەم بنێت کە دەری ببڕێت بۆ فریشتەکان هەر هەموویان کە ئادەم منزیلەت و مەرتەبەی بەرزە وا مەزانن کە ئادەم یەکێکە لەوانەی کە یسفیک و دیماء یاخود یفسد فی الارض بۆیە پەروەردگارمان بۆ دەرخستنی فەزلی ئادەم ناوی هەموو شتەکانی فێری ئادەم کرد هەموو شتەکان ناوەکەی فێر کرد ثم عرضهم على الملائكة ثم عرضهم ئەو جاشتەکانی عرض کرد نیشانی فریشتەکاندا فەرمو ئەمە چییە ناوی چییە نازانم ئەمەیان ناوی چییە نازانم ئەم شتیان ناوی چییە نازانم تیان پاکی بۆ تۆیە ئەی پەروەردگار ئێمە هیچ زانیاریەکمان بەو شتە نییە بەڵکو هیچ زانیاریەکمان نییە جگە لەوە نەبێت کە خۆت فێرت کردوین کەواتە ئێستا ئەمە وەڵامی پرسیارێکە کە بکرێت چۆن فریشتە جارێ خەلیفەکە دروست نەکراوە چۆن زانیان فەسادی بڵاو دەکەنەوە لە زەویدا و خوێن ڕێژی دەکەن جوابەکەی چییە؟ خی گەورە خۆی فێری کردوون لا علمە لەنا إلا ما علمتنا پەروەردگار کەوتویەتی فەرمووی ئادەم دروست دەکەم و خەلیفە دروست دەکەم لەسەر زەوی دوریەتی ئادەم ئەو کەسانەشیان تێدا کە خراپە لە زەویدا بڵاو دەکەنەوە و خوێن ڕێژی دەکەن ئەمانەی هەموو باس کردووە لەگەڵیان باش إنك أنت العليم الحكيم أي پروردگارمان بەڕاستی تەنها تۆیت کە تەواو زانایت و خاوەنی حکمەتی تەواویشیت تۆ دەزانی دروستکردنی چ شتێک باشە و حکمت لە چیدایە ئێمە نازانین العلیم الحەکیم ئەم دوو ناوە پیرۆزە کە دوو سیفەتی مبارەکی لە خۆی گرتووە چەند جوانن بە یەکەوە ئینسانیش ئەو هەڵپە هەڵپ و بەپەلە و ئیستعجالەی کە لە گەنجدایە تەمەشا دەکەی لە کەسێکدا نییە کە تەجاوز الأربعین چلی تێپەڕاند چونکە تەجروبەی زۆر دەرسە بۆ ئینسان لە ژیاندا زۆر شتەیە خۆت لە تەمەنی گەنجێتیدا زۆر مسڕی لەسەری قەنەعەتت پێەتی بەس بە مروری زەمن دوای خۆت دەیتە قەنات ئەمە نەدەبووابێت نەدەکراوابێت بە شێوازێکی تر با باشتر بوو بۆیە براکانم ئیسیفادە لەوە بکەین اقتیڕانی بینی ئەم دوو ناوە دەرسە بۆ ئێمە هەوڵی ئەوە بدەین کە بە تەجروبەش فێری حیکمەت نەبووی ئیستیفادە لە حیکمەتی ئەهلی علم بکە ئیستیفادە لە حیکمەتی ئەهلی تەجروبە بکە بەڵام تۆ تەنها ئیکتیفا بە علمەکەی خۆت بکەیت و تەمەنت فێری حکمەتی نەکردووی حکمەتی ئەهلی علمیش گاڵتەت لێ بێت ئەوە دڵنیا بە تۆ دەبیتە هۆکارێک بۆ کۆمەڵێک مەشاکل خۆت تێیدا زەرەر دەکەی و زەرەریش دەگەیەنیت بۆیە ئینسان مەمورە دائیمەن گەڕانەوە بۆ لای کەسانێک لە خۆت گەورەتر بێ بەتەمەندتر بێ حەکیمتر بێ علیمتر بێ مەطلوب بە براکانم کە تۆ مشاورە بە ڕەفیقێکی خۆت بکەی ئیسفادە دەکەی زەرەر ناکەیت چ جای مشاورە بە کەسێکی حەکیم بکەی تەمەنی لە خۆت زیاتر بێ علمی لە خۆت زیاتر بێ ئەوە لاشەکەەوە لاڕی خەبەریان پێ بدە بە ناوی هەموو ئەو شتانەی کە نیشانی فریشتەکان درا و ناوەکانیان نەزانین فلما أنبأهم بأسمائهم هەرکە ئادەم ناوی شتەکانی بە فریشتەکان وت خەبەری پێدان قالە ئەو جەخوای پڕودگار بیناەن لەسەر علمێک ئایا من ڕابردوو پێم نەوتن کە من پەنهانی و نهێنیەکانی ئاسمانەکان و زەوی دەزانم جایەکێک علمی پەنهان و غەیبی هەبێ ئەی ئاشکرا من بابن ئەولە ئاسانترە پێم نەوتن کۆمەڵە شت لە ئێوە غایی بە و نایبینن نایزانن من ئەویش دەزانم لە ئاسمانەکان و زەوی هەمووی وأعلم ما تبدون وما كنتم تكتمون ئەوەش دەزانم کە ئێوە دەری دەبڕن و بە ئاشکرا دەیکەن و ئەوەش کە دەیشارنەوە ئاگەم لەوەش هەیە لەم ئاەتانەدا براکانم فەضلی علممان بۆ دەردەکەوێت فەضلی علم چۆن خی پەرۆدگار لە چەند شوێنێک مەدحی خۆی بەچی کرد بە علم کەواتە فەزڵی عیلمی تێدایە ئەمە لەلایەکەوە لەلایەکی تر خوای گەورە تەفضیلی ئادەمی دا بەسەر فریشتەکان بەچی بەعلم بەعلم تەفضیلی ئادەمی دا بەسەر فریشتەکان وعلم آدم الأسماء كلها فائدەیەکی تر براکانم لەم چەند ئاەتە بۆمان دەردەکەوێت ئینسان کە حکمەتی شتێکی نەزانی ڕخنەی لێ نەگرێت تانەی لێ نەدات پرسیار لە کەسێک کە لە خۆت ئەعلمترە بەڵام کە هەر شتێک حکمەتەکەی بۆ دەرنەکەوت یەکسەر ڕخنەی لێ بگریت بڵێ وڵا ناگونجێ چۆن دەبێ وا بێت ئەمە غەڵەتە براکەن بەداخەوە ئەمڕۆ و هەر لە دێرین زەمانەوە مشکلەی کەسانی گومڕاو سەر لە شێوان بەهۆی چی بووە وهەیەەوە بۆ کە لە حکمەتی کۆمەڵێک سنەتی پیامبری خوا علیه السلام و فەرمانەکانی رب العالمین حاڵی نەبوون کە لەی حاڵی نەبوو یەکسەر دێت تانە و تەشەری لێ دەدات نمونە دەڵن چۆن دەبێت پیامبری خوا علیه السلام فەرموو بێتی نابێ ئافرەت سەرکردەی وڵات بێ ئەمە دژی مافی ئافرەتە و لەگەڵ عقل ناگونجێ و دەڵێن ئەی جەنابیان کاتێک کە تووشی حەمل دەبێ و سچی دەبێت خۆ ئەگەر مۆزەفەیەک بێ لە دایرەیەک ئەوە بە پەلەیە تا ئیجاازەی ساڵێکی دایکانەی بۆ بکەن وایە ساڵێک من داوام ناکەم بۆ خێرە خوشکم وڵا حەملم هەیە باشە دوای ئەوەش دەی ساڵێکی بۆ نوێکەنەوە ئەو جارە ئێڕضاع و شیردانی هەیە ئەو خوشکە بەڕێزەمان وڵات بەرەڵاکە وڵا حەملی هەیە دوو ساڵ من دەچمە ماڵەوە چێ دابنێ ئەی باشە خۆشتر نیەک مناڵیشی بێت کەواتە چۆن ئەم وڵاتە چۆن بەڕێەوە بچێت نابێ چۆن ئەبێ ئافرەتیش سەرکردە نەبێ ئێ فەرمو سەرکردە نا موسوڵمانەکان ئەوانەی کە ڕەخنە دەگرن خۆتان ژنەکانتان لە شوێنی خۆتان دانێن دەیکەن نانایکەن کەواتە ئەوەی کە پێغمبەری خوا فەرمووی عليه ساسەلام ئەوە پڕیەتی لە حکمت بەس کە تۆ تێناگەی مێ ڕخنەی لێ بگرین چۆن دەبێ پێغمبەری خوا عليه سلاسلام فەرموو بێتی ناقسات و عقلین وەدین با بە ناقسات و عقل و دین پێغمبەر نەی فەرموو علیه صلی وسلم ئافرەت بێ عقلە یا مەسلەی دینەکە نەی فەرمووەڵا ئافرەت بێ دینە یعنی لەو فترەی کە تووشی سووری مانگانە دەبێ یا تووشی دوای مناڵبوونی ماوەیەک نە نوێش دەکا و نە ڕۆژوو دەگرێت دوور دەکەوێتەوە بۆیە ئیمانیش بە تاعات زیاد دەکا و بە کەمی تاعەت و نەبوونی تاعەت کەم دەکادا دەبەزێ ئێ کە جەنابی تێی ناگا دێ ڕەخنە یەکسەر لە حەدیسەکە دەگرێ حکمەتەکەی نازانێ چییە چۆن دەبێ خی گەورە ڕێگا بدا پیاو چوار خێزانی هەبێت ئەگەر بۆشی ڕوونکەیتەوە لی بکۆڵیتەوە وەرە تۆ سیرکە جارێ لە حەدیسی پێغمبەری خوا داهاتوە عليه سەڵات سلام یەکێک لە علاماتی ئاخیری زەمان تەکتڕ النساء وەقل الرجال پیاوان کەم دەبن ژنان زۆر دەبن حتى يكون للرجل الواحد خمسون امرأة نەک بڵێ خێزانی بێت بۆی حەڵال بێ کەس بە هەڵە حاڵی نەبێ یعنی یەک پیاو سەرپەرشتی و سەرافەتی پەنج ئافرەت دەکات لە بنەماڵەی خۆی و نەوە و نەتیجەی و خزم و کەس و کاری پیاوێک ماوە کە تەماشاکی لە دەوروبەری ئەو ئافرەتانی بەسەرەوەدا جێماون پنج ئافرەت دەبێت دێت ئەو ڕۆژە جارێ نهاتەوە بەس ئێستاش سابرۆ قوتابخانەکان کچان زیاترن لە کوڕان بڕۆ پەیمانگا و کۆلێژەکان کچان زیاترن لە کوڕان دەچیتە خەستەخانەیەک ئافرەت زیاترە لە پیاو ئەسبابی زۆرە هۆکاری زۆرە ئەو هەموو شەڕ و کوشتارەی کە دەبێ زۆرینەی هەر پیاوی تێدا دەچێت ئێدەکە خی پەرودگار وای فەرمو حکمەتی تێدایە بەس کە تۆ نایزانی یەکسەر ڕخنەی لێدەگری ئەوە نیشانەی بێ عەقڵیە و نیشانەی بێ ئیمانیشە پەنا بەخوای گەورە بۆی براکانم فێر بووین لە دەرسی ئەمڕۆماندا کە هەر شتێک حکمەتەکەی ظاهری بۆ دەرنەکەوت پرسیار بکە فریشتە پرسیاریان کرد مەلایکەتەکان وتیان ئەی پەروەردگار تۆ خەلیفێک دروست دەکەی سیفەتی ئاوایە خی گەورەش بۆی ڕوونکردنەوە کە ئادەم چێە بەڵام تۆ نایەی پرسیار کەی لە کەسێک کە لە تۆ شارەزاترە بەس دەی ڕەخنە دەگریت ئەمە نیشانەی شەقاوەت و بەدبەختیە نیشانەی گومڕای و سەر لە شێواویە تا ئێرە الحمد لله وصلى الله وسلم على رسول الله